یاساناسان، لاپەڕە هەشتا. خوێنەر، تۆ پێت گوتم گەر ناکۆکی کەوتە نێوان دوو کەسەوە نابێت کێشەکەیان بگەیەننە دادگا. لە ڕاستیدا ئەمەش بۆچوونێکی سەرسوڕهێنەرە. گاندی، گرنگ نییە بەلامەوە کە ئەوە بە سەرسوڕهێنەر بزانی یان نا، لەبەر ئەوەی پرسەکە بەو جۆرەیە. پرسیارەکەت دەرفەتی قسەکردن لەسەر پرسی پزیشکان و یاساناسانم بۆ دەڕەخسێنێت. هەروەها من دڵنیاشم لەوەی کە یاساناسەکان هندیان بەرەو قوڵایی کۆیلایەتی پاڵ پێوەنا و درز و کەلێنی ناکۆکی نێوان هندۆس و موسوڵمانەکانیان گەورەتر کرد بۆ چەسپاندنی کۆڵەکەکانی دەسەڵاتی بەڕیتانیا لە هند. خوێنەر، تۆمەت هەڵبەستن ئاسانە، بەڵام دژوارە بتوانرێت ئەوە بسەلمێنرێت. ئەگەر یاساناسان نەبوونایە، کێ ڕێگای سەربەخۆیی بۆ دەدۆزینەوە؟ کێ زەبوون و لاوازی دەپاراست؟ کێ داکۆکی لە دادپەروەری دەکرد؟ هەر بۆ نموونە، مانۆه و مانگۆس داکۆکی لە هەژارترین چەوساوەکانیان کرد. ئەدی ئەو کۆنگرەیە کە تۆ زۆرت بە شان و باڵیدا هەڵدا، بۆ بوون و چالاکی و کارەکانی قەرزار باری یاساناسان نییە، کارێکی ڕەوا نییە گاڵتە بە پیشەیەکی ڕێزدار بکرێ و ئازادی بڵاوکردنەوە و قسەکردن بۆ ئابڕووبردنی یاساناسان بەکار بهێنرێت. گاندی، لە ڕابردوودا منیش هەمان بۆچوونی ئەمێستای تۆم هەبوو، ئەمڕۆکەش هەوڵ نادەم بەوە قایلت بکەم کە ئەوان، واتە یاساناسان، کارێکی بەنرخیان نەکردووە. من ڕێز لە یادی گۆز دەنێم و دان دەنێم بەوەشدا کە ئەو بە کردەوە دەستگیرۆیی هەژارانی کردووە و کۆنگرەش بۆ زۆرێک لە کاروبارەکان قەرزاری یاسا ناسانە. بەڵام ئەوانە وێڕای هەموو شتێک مرۆڤن. لە نێو هەموو مرۆڤێکیشدا لایەنی باش و چاکە خواز هەیە. هەر نموونەیەکیش دەربارەی ئەو کردەوە باشانە کە یاساناسێک کردوویەتی دەیهێنینەوە. لە ڕاستیدا بۆ لایەنی چاکەخوازی ئەو وەکی مرۆڤێک نەک وەکی یاساناسێک دەگەڕێتەوە. ئەو شتەی کە من دەمەوێت پێتی بڵێم ئەمەیە. هەموو پیشەیەک تێکدەری ئاکارە، چونکە خاوەن پیشەکە دووچاری کۆمەڵێک گومڕایی دەکات کە تەنها کەسانێکی کەم لە بەردەمیدا خۆیان پێ ڕادەگیرێت. هندۆس و مسوڵمانەکان بەشەڕ هاتن. هەموو مرۆڤێکی باش لە توانایدا هەیە کە پێیان بڵێت، ئەوە لەبیر بکەن کە ڕوویدا، چونکە هەردوولاتان بەشێک لە بەرپرسیارێتییەکەی دەکەوێتە ئەستۆ. ئەوجا ئامۆژگاریی ئەوەیان دەکات سنوورێک بۆ ناکۆکییەکانیان دابنێت. بەڵام لە جیاتی ئەوەی کە کاروبار و پرسەکان بەو ئاقارەتە بڕۆن، ڕوویان لە یاساناسان کرد. ئەرکی سەرشانی ئەوانیش ئەوەیە ماف بە بریگرتەکانیان بدەن و بەشوێن ئەو بەڵگانەدا بگەڕێن کە ڕەنگە بە بیری بری گرتەکان خۆشیان دانێت. گەر پارێزەرەکان بەو جۆرە نەکەن دەگوترێت پیشەکە تێکدەدەن. هەر بۆیە دەبینیت لەبری ئەوەی لایەنە ناکۆکەکان ئارام بکەنەوە و لێکدییان نزیک بکەنەوە، هەمیشە کار بۆ گەورەترکردنی ناکۆکی دەکەن. وێڕای ئەوە، ئەوانەی ئەو کارەیان کردۆتە پیشە بۆ خۆیان، ئەو کارە بۆ خزمەتی برا مرۆڤەکانیان ناکەن. ئەگەر کەوتنە نێو تەنگانەیەکەوە. بەڵکو بۆ پەیداکردنی سامان و پارە ئەو کارە دەکەن. لەم پێودانگەشەوە ئەوان بەرژەوەندییان لەوەدایە گرفت و کێشە و ناکۆکی لە نێوان خەڵکیدا زیاتر بێت و ڕەنگە هانی ئەوەش بدەن چەندە ناکۆکیەکان زیاد بکەن ئەوان خۆشحاڵی خۆیان دەردەبڕن. جاروباریش بە نیازی دەستکەوتنی قازانج لەسەر حسابی بری گرتە داماوەکانیان بابەتگەلێکی ناکۆکی دروست دەکەن کە هیچ بناغەیەکیان نییە. بەو هۆیەشەوە وەکی ئەو زەروەوە هەن کە تەنها و تەنها بەو خوێنە دەژی کە لە خەڵکانی تری دەمژێت. ئەوان دەستەیەکی تەوەزلن حەزیان لە کارکردن نییە و تەنها لەبەر ئەوەش ئەو پیشەیەیان هەڵبژاردووە چونکە کاتی پێویستیان بۆ خۆ خەریک کردن بە چێژ و خۆشییەکانەوە بۆ دەڕەخسێنێت. ئەو شتەی کە من لێرەدا بۆتی باس دەکەم کرۆکی ڕاستیە و هەموو بۆچوونێکی پێچەوانەی ئەم بۆچوونەش لە بەهانەیەکی سز بەو لاوە پتر نیە. ئەوە خودی یاساناسان خۆیانن لافی ئەوەیان لێداوە کە پیشەکەیان پیشەیەکی ڕووسوور و بەڕێزە. هەروەها ئەوان وەک چۆن ستایش بۆ خۆیان ساز دەکەن، یاساکانیش ساز دەکەن. هەروەها هەر ئەوانیش بڕیار لەسەر ئەوە دەدەن ئەو بڕی ماندووبوونە چەندە کە شایەنی ئەوەن بیاندرێتێ. بابەتەکەش بە چەشنێک دەخەنە ڕوو وا لە خەڵکی سادە دەکات بڕوای وا بێت کە ئەوان لە ئاسمانەوە نێرراون. بۆچی ئەوان هەر سوورن لەسەر ئەوەی کە کرێکانیان لە کرێی کرێکاران زیاتر بێت؟ بۆچی ئەوان پێویستتر بن لەو خزمەتەدا کە بۆ وڵاتەکەیانی دەکەن؟ ئەو تایبەتمەندییانە چین لە کرێکارانیان جێ دەکاتەوە؟ ئایا کردنی کاری چاکە مافی ئەوەیان پێ دەدات قازانجێکی زیاتر بکەن، جۆری ئەو خزمەتانە هەرچۆنێک بێت کە بە وڵاتەکەیانی دەکەن، ئەگەر لە پێناوی پارەدا بیکەن، ئەوا ناتوانن کار و خزمەتەکانیان لە خانەی چاکەخوازیدا پۆلێن بکەین. هەموو ئەو کەسانەی کە لەنزیکەوە ئاگاداری ناکۆکی هندۆسی ئیسلامین، زۆر چاک ئەوە دەزانن کە یاساناسان لە دەستێوەردانەکانیاندا کارێکی زۆریان کرد بۆ گەورەکردنی ناکۆکیەکە. سەرەنجام ماڵ و خانوێکی زۆر بە دەستی ئەوان وێران کران. هەروەها بە هۆی یاساناسان و دەسیسەکانیانەوە برا بووە دوژمنی برای خۆی و هەندێک لەو میرنشینانەی کە دەرفەتی ئەوەیان بۆ رەخسا دەستیان بە سەردا بگرن، بوون بە ژێر قەرز و قۆڵەوە و لە هەموو شتێک داماڵران. دەتوانم چەندین نموونەی زۆرت لەو بارەیەوە پێ بڵێم. بەڵام ئەو تاوانە گەورەیەیان کە دەرهەق بە هند کردیان یارمەتیدانی ئینگلیز بوو لە چەسپاندن و قایمکردنی جێپێی لە وڵاتەکەماندا. بۆچی لە تۆ وایە ئینگلیز دەیتوانی لە هنددا بمێنێتەوە؟ ئەگەر دادگایان نەبوایە لەو بارەیەوە دەستگیرۆیی بکردنایە. هەروەها هەڵەیەکی گەورە دەکەین ئەگەر بڕوامان وابێت ئەو دادگایانە بۆ داکۆکی لە مافەکانی میللەت دامەزران. ئەو کەسانەی کە دەیانەوێت باڵادەستی خۆیان بسەپێنن، لە ڕاستیدا لە ڕێگای دادگاکانەوە ئەو کارانە دەکەن. ئەگەر ناکۆکەکان لە نێوان خۆیاندا چارەسەرێک بۆ ناکۆکیەکان بدۆزنەوە، لایەنێکی سێیەم چۆن دەتوانێت جۆرێک لە باڵادەستیان بەسەردا بسەپێنێت؟ لە ڕاستیدا مرۆڤ ئەو کاتە کە مرۆی تر دەردەکەوێت کە لەگەڵ برا مرۆڤەکەیدا بەشەڕ دێت. یاخود سەروەختێک داوا لە هاوسێکەی دەکات بڕیارێک لە پێناوی ئەودا بدات. کاتێکیش کە پەنا بۆ دادگاکان دەبات بۆ ئەوەی ئەو ناکۆکیەی بۆ چارەسەر بکات کە لەگەڵ برا یان هاوسێکەیدا هەیەتی، ئەو دەمە دەبێتە مرۆڤێکی ترسنۆک و ڕسوا. پەنابردن بۆ ناکۆکیش بۆ چارەسەرکردنی کێشەیەک لەو کێشانەی کە لە گۆڕێدا هەن، نیشانەی کێوێتییە. ئەو کەسەش کە داوا لە لایەنێکی سێیەم دەکات دەست لە کاروباری خۆی و کەسە نزیکەکەی وەربدات، هیچ لەو کەم کێوی تر نییە. تەنها هەر لایەنە ناکۆکەکان خۆیان دەزانن کێیان گوناهبارە و کێیان لەسەر هەقە. ئێمەش بە سادەیی و ساویلکەیی خۆمانەوە پێمان وایە بێگانە ڕەنگە بتوانێ دادوەریمان بکات، لە کاتێکدا ئەو هەر خەریکی دزینی سەرمایە و سامانەکەمانە. بەر لە هەر شتێک دەبێت ئەوەمان لە یاد بێت ئەگەر یاساناسان نەبوونایە دادگاکان بوونیان نەدەبوو ئەگەر ئەو دادگایانەش نەبوونایە ئینگلیزەکان نیان دەتوانی یاساکانیان بسەپێنن باوای دابنین کە تەنها کۆمەڵێک دادوەری ئینگلیز و پارێزەری ئینگلیز و پۆلیسی ئینگلیز هەن ئەو دەمە دەتوانن یاساکانیان تەنها بەسەر ئینگلیزەکاندا بسەپێنن نەشیان دەتوانی سەبارەت جگە لە ئینگلیزەکان هیچ کارێک بکەن ئەگەر دادوەر و پارێزگەری هندی نەبوونایە. دەتوانی وێنای ئەوە بکەیت ئینگلیزەکان چۆن بە گەرمی پێشوازییان لە یەکەمین دەستەی پارێزەرە هندییەکان کرد و مەراییان بۆ کردن. ئەو کاتە لە بەرامبەر ئەم پیشەیەدا تەنها هەست بەو بێزە دەکەیت کە من لە بەرامبەریدا هەستی پێ دەکەم. ئەگەر پارێزەران لە سەرمەستی مەرایی بە ئاگا بهاتنایەتەوە و دەرکی ئەوەیان بکردایە چۆن پیشەکەیان بە جۆرێک ڕسوا بووە کە وەکی لەشفرۆشی لێ هاتووە، ئەو کاتە وازیان لێ دەهێنا. ئەودەمە دەسەڵاتی بەڕیتانیاش ناتوانێ بۆ ڕۆژێک لە وڵاتدا بمێنێتەوە، بەڵکوو هەر لەگەڵ لابردنی ئەو پایانەی کە ئەو دەسەڵاتەی لە سەر دامەزراوە، دەستبەجێ هەرەس دەهێنێت. هەروەها بەهۆی ئەو پارێزەرانەوە بەوە تاوانبار کراین کە ئێمە ناتوانین بێ کێشە و ناکۆکی بژین، وەکی ئەو ماسیەی کە ناتوانێ لە دەرەوەی ئاودا بژی. ئەو قسانەی کە دەربارەی یاساناسان کردم هەروەها بۆ دادوەرانیش دروستە، چونکە هەردوولا هاوبەش و هاوکاری یەکدین و پشتیوانی لە یەکتری دەکەن.